زێڕ دارخورما دارخورمایەک لە زێڕ ئایا چۆن زانیت؟ بینیم دەچوو بۆ دیوەخانەکە بە نهێنی تەماشام دەکرد و ئەویش نووسراوەکانی دەکردەوە و پاشان دەی خوێندەوە دوای هەنێک لە نووسراوەکانی دەکردەوە ئەوەی کە بە زمانی ئێمە نووسرا بوو دەی خوێندەوە بۆ مەبەستی کە کاری وەرگێڕانەکار باشە بەڵکو ینی تۆ دەڵێ دەیویست فێری نووسینی فارسی بێ ئەی فارسی نەخێر گەورم بەڵام گوێم لێ بوو لەگەڵ هەنێک کەس قسەی دەکرد و لەگەڵ پیاوانی هۆزەکەم و منیش لە ناویان دانیشتبووم. ئایا ئەو نەیدەزانی کە تۆ فارسیت و بە زمانی فارسی قسە دەکەی ئەی بەرمەک؟ هیچ کەسێ بەم کارە نازانێت لە تۆ زیاتر گەورەم. باشە ئەو باسی چی دەکرد لەگەڵ برادەرەکەت؟ باسی چۆنێتی دانی زەریبە کە هەر هەموو فارسەکان دەیدەن ئەویش تەنها لەبەر خاتری خۆیان. هەی سەری بە برینچێ باسیان لە چی دەکرد؟ باسیان لە چۆنەتی پارە خەرجکردن و لەسەر باخ و باخاتەکە و هەروەها ئاشەکان ڕەبی ئێسکەکانی ورد بێ ئێستا لە کوێیە؟ بینیم دەچوو بۆ لای دار خورما زێڕەکە وە جوان دەی پێوە پاشان تەماشای شتە جوان و بە نرخەکانی دەکرد گەورەم. جوان دەیبەستینەوە بە دارەکەوە هەتاوەکو ئەو کەسە دێت کە بە سیخوڕی ناردوویەتی بۆ ئەوەی لەگەڵیدا بیبەستینەوە. بینیم چەند شتێکی زۆر بە نرخی لە دارخورماکە دەکردەوە. زۆر باشە. وازی لێ بێنن باشت بدزێ. تاوەکو لەسەر ئەم دزیەی بە بەڵگەوە بیگرین و دەستگیری بکەین. و هەروەها تۆش من؟ بەڵێ بەڵێ ئەگەر دزیمان لێ بکەی یان فێڵمان لێ بکەی ئەی کوڕی بە ئاگر سووتاوی دوێنێ من بووم بە مسلمان لەسەر دەستی تۆ گەورەم گرنگترین شت ئەوەیە لەسەر دەستی خدای گەورە مسلمان بی وەیانیش سنگت دەکەمەوە و ئەو شتانە بێنمە دەرەوە کە تاوەکو ئێستا بتپەرستیت دەکرد ئەی کوری بتپەرستی دوێنێ و پاسەوانی ئێمەی ئەمڕۆ ئاگات لە خۆت بێ خۆت نەکوژی بەدەست میرت کوری موهەلەب با پێت بڵێم هیچ کەسێک ناتوانێت فێڵ لە من بکات حەز دەکەم ئەوە باش بزانی هەرچەندە بە هەژاری خۆت نیشان بدەی تێگەیشتی ئەی ئەو کوڕێک کە دوێنێ ئاگر دەپەرست ئیسلام لە شتی ڕابردوو خۆش دەبێ گەورەم منیش لێی خۆش دەبم یا ملی هەڵدەکەنم بەڵام بزانە من ڕێز لە ملی ئەو کەسانە دەگرم کە خۆیان بە دڵسۆز دەزانن و کاری باش دەکەن و من هاوڕێکەم فارسیە و زۆر بە وەفاە خەڵکانی دەوروبرت بە جلوبەرگ و شێوە تۆ دەناسنەوە ئاگادار بە هەرچیەک لە دڵت دابوو بەو شێوەیە خۆت نیشان بدە ئەگەر نا هەموو پەراسوەکانت یەک یەک دەشتێنم من وەکو ئەو کەسانە نیم کە بەجێت هێشتن لە شام ژنەکەی درهم منداڵەکانی بردو هەڵات چۆن وەکەی بڕۆ دەرەوە خێرا بکە لەناو بازرگانەکان بگەڕێ و بە دوای هەموو دەرگایەکی چون و ژیرۆی دیمەشق بگەڕێ چوونە دەرەوەشت بە ڕێگای قەراق دەریاکە دەست پێ بکە ئەو دەریایی بەرەو خوناسی ڕێە نەوەکە بەرەو ئەوێ ڕۆشت بۆتین بۆ لای ئەو جێلە درهام دەی بڕۆ دەرەوە وای لەم کێشەیە بە دیلیەوانیان بردووە تا من بگەڕێمەوە دیلیان کردووە؟ بەڵێ من ناویان لێ دەنێم دەستگیر کراوەکان ئەوانیش دەڵێن میوانە بە ڕێزەکە فەرمانی چیان بەسەردای گەورەم با یەکەم جار ڕێککەوین ڕێککەوین لەسەر چی درهەم تەماشای من مەکە بە چاوی تاوانبار و گومان لێکراو وە دەم ترسێنی وام لێ دەکەی کە باسی هەموو شتێک بکەم کە لە ناو ناخی درهەم و کوڕیداچی درهەمە من کەس تاوانبار ناکەم بە بێبەڵگا وە کەسیش ناترسێنم بە بێەوەی تاوانی کردبێت پرسیار لە شتێک ناکەم کە پەیوەندی بەمنەوە نەبێت تۆ خۆت تازە وتت کە خێزانەکەمیان بەدیل گرتووە ئەگەر دەتەوێت باسی هۆیەکەیم بۆ بکە ئەوە کاری خۆتە ئەوە کێشەی تۆیە ئەی پێشەوای ئیمانداران ئەی پیاو چاک. بۆچی ئایا پێت بڵێم ئەگەر دەتەوێت بە مەرجێک مەرجی چی پێم پێ نەکەنی پێ بکەنم و نەشگریەی نەشگریم تو ڕژ نەبی وە بە کەسیش نەڵێی تەنانەت ژنەکەش ببوورە گەورم مەبەستم شاژن و هاوسەرەکەی میرەکەم بوو ئاساییە دانیشە دانیشە لێرە دانیشە قسە بکە بۆچی تۆیان نرد منیان نارد من منیان نارد بۆ ئەوەی بتکوژم بم کوژی؟ بەڵێ گەر باوەڕیش ناکەی پرسیاریان لێ بکە باوکی لولو ئەی نوێ ڕاست دەکە ئەو شێتە ئاقڵە باوکی لولوئە من ئایا بە چاوی ئەو مەجوسیە تەمەشام دەکەی ئەو کافرە ناپاکە چێ دەڵێ ناپاچی نازنامەی نییە و نیشتیمان و ئاینیشی نییە تۆ ئێستا قسەم لەگەڵ دەکەیت و لە کاتێکدا لە ناو جلەکانی خۆت چەقۆیەکی ژەهراویت هەڵگرتووە هەر لەو چەقۆیەش دەچێت کە یەکێکی ناپاچی وەکو تۆ هەڵیگرت بوو بۆ ئەوەی پیاوێکی وەکو من بکوژێت باپیرم عمەری کوڕی خەتاب ئەوە تۆ چی دەڵێ گەورم من من بتکوژم ئەی بۆ نا ڕاست دەکا و کەسێک کە دەڵێ لە جێگای خۆیدا پێویستی بە متمانەیە بۆچی دەگری کە تۆ باوەڕم پێ ناکەی من لە هەموان خەمم زیاتر بوو کە چۆن بگوژێ بەڵام بەڵام ئێستا من خەمی تۆمە گەورە لە خۆت درهەمێکی ڕاستت لێ دروست کردم دینارێکی مەڕوانی نەخێر نەخێر بەڵکو دڵێکی عمەری خۆشم دەوێت خۆشم دەوێی بەخوا وەڵی وە داوا لەخوا دەکەم لە سەرە شتە وە خودداژە شتە دەزانێ کە لە دڵمایە. مەگری مەگری مەگری باوەڕت پێ دەکەم باوەڕت پێ دەکەم دڵنیا بە مەگری مناڵەکان ڕزگار دەکەم لە دەستیان ناهێڵم هیچ کامێکیان شتێکیان بەسەر نەخێر نەخێر تکێ لێ دەکەم نەخێر دەیان هێنمە ئێرە بۆت پەتی ملی کاروانەکەیان لە دەستی خۆمە نەخێر نەخێر تکە لێ دەکەمە و کارە نەکەی تکە لێ دەکەمە و کارە مەکە تۆ زۆر سەیری دەتەوێ بەجێیان بهێڵی بۆ ئەوەی بیان کوژن ئەگەر تۆ منن نەکوشت گەورم گەورم گەورم ئێستا کاتی پیاوەتی وازاتی نییە گاڵتە بەسە مناڵەکانن لە مەترسیدان ئەگەر تۆ ڕاست بکەیت گەڕینەوە بۆ گومان و تاوانباری خۆزگە ڕاستیەکەم نەوت بە گەر بەڕاستی پێم بڵێی یا پێشم نەڵێی ئەوان خوێنەکانیان بۆتە ئەمانەت ئێستا لە ملی من خوێنەکانیان لە ناو ماسوولکەکانی خۆیان زۆر باشترە بوویان گەورە گەورم تکات لێ دەکەم بمگەڕێنەوە نێوان دەستەکانت مرۆڤ پێویستی بە بیرکردنەوەی زۆر هەیە گەورم هەروەها فێڵی ڕێوی نەئازایەتی شێر و دڵی پیاوێکی زۆر چاک باشە چی دەکەیت؟ چاوەڕوانی فەرمانەکانیان دەکەم و پێت دەڵێم و تیرەکانیان دەگەڕێنمەوە بۆ ناوچاویان لێرە دەمێنیتەوە دەشت بینم لە ترسان چاوەکانت هەردوو قۆڵ بوون دڵی شش شکاوە لەبەر لەبەر ترسە لەسەر مناڵەکان و لەسەر منیش من ئەم شتە نبینم بە هیچ جۆرێک من توانای هەڵگرتنیم هەیە گەرەوەندەی چایەک بێت منداڵەکانم هیچ مەترسیەکیان لەسەر نییە باشترین خواردن و خواردنەوە دەخۆن وە جوانترین جل لەبەر دەکەن وە خزمەتیان دەکەن ئیتر من خزمەتی تۆ دەکەم ئەی ئەگەر هەواڵی تۆیان پێگەیش لە یەکێ لە سی خوڕەکانیان گەورم سی خوڕەکانیان بۆ من بەجێ بێڵە یەک یەک ساوەکانیان دەردێنە نا نەخێر کوشتنم ناوێ یان کوشتنی یەکێک گەورم کوشتنێک نە بە ژەهر و نە بە شمشێر بەڵکو بە خەم و خەفەت ئێستاش لێی گەڕێ بۆ گەورە درهام بڕۆ بڵێ مزاحیم با بێتە لای من مزاحم بۆچی دوعا لە مزاحیم دەکەی؟ مزاحیم لە هەموو شتێکدا قەڵەباڵغی لەسەر سرم دروست دەکات نەیهێشتووە بەخۆشی هەناسەیەک هەڵبکێشم نەیهێشتووە بڕۆم هەتاوەکو هەنگاوەکانم دانەدانە نەژمێرێ ناتوانم بخەوم دەبێ خەونەکانم تێک بدا مزاحیم، ئەو پیاوە زۆر چاودێریم دەکا وەکو خێوێک. من فەرمانم بەم شتە نەداوە بەڵام فەرمانی پێدەکەم وا نەکات. بڕۆ لای و پێشی بڵێ هەرچی جل و بەرکی تازە هەیە با بداتێ. جل و بەرگ بە مەرجێک دەبێ وەکو جلەکانی تۆوا بێ حەریر و شەفاف بێ وە بۆنێکی خۆشی لێ بێ. حەریری دیمەشق زۆر زۆر لەوە نەرمترە دایکە. ئەوە گرانترین شتە لە بازاڕەکانی میسڕ. من نەمپرسی نرخی چەندە بەڵام باس لە باشی و نەرمیەکەی دەکەم عومەر هیچ کات حەز لە جلی زبر ناکات. ئەم حەریرە میسڕیەکان بەتایبەتی دروستیان کردووە بۆ مامد عبدالعزیز و بۆ عومەر و وە بۆ تۆش کچەکەم باوڕ ناکەم یەک کەس بتوانێ ئەمانە بکڕێ تەنانەت سەرمایەدارەکانیش ئەمانە زۆریش کەمن فاتیمە. فەرموو خانمە کام. ئەمەیان بۆ تۆ و ئەمەشیان بۆ مارە بڕینەکەت. ئەمەشیان بۆ مێردە چاوەڕوانکراوەکە. خوا بەرەکەت بەسەر تۆیا بباراینێ. یان بۆ مێردە نادیارەکە ئەگەر گەڕایەوە بە مسوڵمانی. خوا سەرکەوتووتان کا خانمەکەم. لاوێکی دەوێ بە دڵی خۆی بێت. کێ دەزانێ ڕەنگە ئەو نەیەوێ. تەماشای ئەوەیان بکە. وا دیارە مامم هیچ شتێکی نەهێشتووە لە ناو بازاڕی میسر بۆم نین ناردبێ. بۆ ئەوەی بیانبەخشیتەوە بەسەر هەموو ژنانی ناو شارەکەت فاتیمە. ئەی دایکی عومار دەتەوێ ژنانی ئەم شارە و خزمەتکارەکانی ئەم کۆشکە وەکو جلوبەرگی کچی جێنشین لەبەر بکەن کچە زای جێنشینەکان و هاوسەری میر فاتیمە کچەکەم خەڵک زۆر چاوپیسن و هەموویان ئادەمین و ئادەمیش لە خۆڵ دروست کراوە. سڵاوی خودای گەورەتان لەسەر بێ سڵاوی ئێمەی پێ بگێنە نانانانا سڵاوی لێ مەکە بڕۆ دەرەوە بڕۆ دەرەوە بڕۆ دەرەوە دەی ئەڵڵا چەند بۆنێکی خۆشی لێدێ لە دەرەوە ئایا لە ناوە چی تایە بەڕاستی بۆنێکی زۆر خۆشە وە لە خۆشەویستیەکی زۆر خۆشەویستە. خۆشەویستی ئەی خۆشت دەوێ درهام مارێک پێتەوە بدا درهەم وە گازێکی خۆشەویستیت لێ بگرێ ئەگەر خۆشت بوێ ئایا تۆ ئەوێت خۆش دەوێ پێم بڵێ ئەوت خۆش دەوێ درهام بەڵێ خۆشەویستی مار بۆ بەچکەکەیەتی درهام بەڵام گومانم هەیە دەبێ بە منەوە بدا یا بە ئەو. سلام علیکم علیکە سلام بەخێر بێ گەورم چی دەکەی لێرە تۆ ناو چییە؟ من ناوم عامرە خزمەتکاری جەنابەت ئامر بۆچی سەربازەکانت بەجێهێشتووە لە فستات؟ وەڵی ڕاستیەکەی من لەوێ خۆم دزیەوە لەوێ بێکار بم گوتم بابێن بۆ ئێرە ببم بە خزمەتکارتان بڕۆ بۆ لای هێزەکانی خۆتان و ئەوێش بەجێنەهێڵی تا فەرمانت پێ دەکەم فەرمانتە گەورەم فەرمانتە هەستە داوای لێ بکە بۆ ئەوەی کار لەگەڵ بکەم لەم باخچەیە و تێکی ئەدەی وابزانە هۆڵێکی پۆلپۆلە نە گوڵێکی تایە و نە پاقلەیەکی تایە و نە خورمایەکی تایە و هیچی تیان فێرم بکە ناوت چییە؟ عامر، ناوم عامرە. عامر، بڕوا ناکەم ناوت خراپ بێت و کەسێکی خراپیش بیت، بەوە ناچێت تۆ لە خۆبایی و خراپەکار بیت. چەند قەترەیەکی ئەلم دەرمانم بدەرێ کاتێک ڕۆژ هەڵهات تووشی چی بووە؟ چاک دەبێت ئینشا ئەله هەر کاتێک هەستا لە خەو بانگم بکەن بانگت بکەین ئەی بۆچی هەرێستا لە لای نامێنیتەوە دەڕۆم هەتاوەکو و هەندێک دەرمان دروست بکەم و هیچ خواردنێکی نەدەنێ هەتا ئەو کەسە لی نەخوا کەوا دروستیەکات ئاخر ئەو کاتەی کە نووسی لە پێش چاوی من نەینووسی گەورەم، ئەی پێشەوای ئیمانداران؟ ئەوە ئەمانەتە. دەزانی ئەو چی دەڵێت؟ ئەگەر بمخوێندایەتەوە نەمدەیهێنا بۆ لات پێشەوای ئیمانداران. بەخیلی بە من دەبات کە پیاوێکی وەکو تۆم هەیە. ئەو دەڵێت، سەرسوڕهێنەرم بە هۆزێک کە پیاوێکی ئاوای تیایە و کە بەجێ دەهێڵن و یەکێکی تر دەخەنە جێی. پێشەوای ئیمانداران، ئەو مەلیکە گەر تۆی ببینیایە دەبوو بە خزمەتکاری جەنابت. ئەو سەری دەسوڕما لەوەی پیاوێکی ئاوا زیرەک، ئاوا دەستپاک لەسەر ڕووی ئەم زەویە هەیە. عەبدولمەلیک کەوا پیاوێکی زۆر ڕاستگۆیە. هەموو دنیا بگەڕێی لە ڕۆژهەڵات و ڕۆژئاوا کەسێکی وەکو تۆ نابینینەوە هەی پێشەوای ئیمانداران بەڕاستی تۆ زۆر گەورەی. دەست خۆش شەعبی دەستت خۆش. وەکو تۆ کە ئاسایش و ئارامی بە تەواوی دەپارێزی. پرسیاری مەڕەکان دەکا لە شوانەکە و پرسیاری شوانەکە ناکا لە خەڵکەکەی. زۆر گەڕام بە دواتا لە ناو هەموو دۆڵەکان بۆ ئەوەی دڵنیابم لە تۆ مەڕەکان. هێشتا خۆم و دارەکەم هەر ماوین بە دارەکەوە پاسەوانی لە مەڕەکان دەکەم. بە دارەکەت؟ باشە دارەکەت بە کەڵک دێ لەگەڵ گورگەکان؟ هەیبەتی عومەر زۆر بەسام ترە لە شمشێرەکەی حەجاجی پیاو خراپ. ڕاست دەکەی بەڵام بەڵام بێگومان پێویستت بە شمشێر هەیە و هەروەها بە یەکێک هەیە پاسەوانی تۆ مەڕەکان بکات هەروەها تیریش بهاوێژێت. هەموو ڕۆژێ فێری هاویشتنی تیری بکەم کە دەستەکانی بەهێز بوو دەیگرێتە من. یەکێک هەڵبژێرە باوەڕی پێ بکەی و متمانەت پێ هەبێت. متمانە لە لای کەسی برسی نییە کە پاسەوانی لە تێر بکات. دەکات، وە هەروەها کەسێکی ڕووتیش دوای کەسێکی پۆشتە ناکەوێ کە جلەکانی لە دوای خۆی ڕابکێشێ و بوغرابێ بە تایبەتیش گەر جلەکانی خۆی نەبێ. هەموو سەرمایەدارێک چاوی لەسەرە. ئەگەر خەڵک بەزەییان هەبێ کەس حەسوودی بە کەس نابا. ئایا نان و ئاو دەخۆی؟ نەخێر زۆر سپاس غلام غلام ئەم جارەیان دیاریم بۆ هێنای هیوادارم وەری بگریت جلی تایە وەکو جلەکانی خۆم و بۆنیشی تایە هەروەکو بۆنەکانی خۆم و هەندێ پارە باوەڕ بکە باوەڕ بکە ئەو بڕم داوەتە هەموو پیاوەکانی خۆم نە جلەکان جلی تۆیە نە پارەکەش پارەی تۆیە نە خۆشت هی خۆتی بڕۆ بۆ لای کارەکەت یان بمێنەرەوە تا بە ئارەزووی خۆت دەڕۆی. مامە تامەزرۆی ئەوەم کە لەگەڵ تۆ دابنیشم هەروە هاوڕێتی تۆ بکەم و لە زانیارەکانە شت فێر بم منیش زۆر حەز دەکەم لەگەڵی دابنیشم و ئێوارەیەکی لەگەڵدا بەسەر بەرم لەگەڵی دابنیشم و وە فێری ڕەحمەتەکەی ئەو بم زۆر سەرقاڵت کردم بێ ئاگابم ئەی هاوار ئەی هاوار تۆ سەیری مەڕەکانم بکە وا پێدەچێت کە هەستیان کردووە من سەرقال بوومە بۆیە چوونە سەر ئاوەکە و وا دیارە لە ئاوە پیسەکە دەخۆنەوە هۆ لێرە دەمێنیتەوە مامە؟ ئەوەندە نەفام مەبە تۆ وەرە لەم شوێنە بپرسە ئەگەر وڵامت بداتەوە بزانە کەسێک لێرە ماوەتەوە لە پیاوانی پێشوو بۆ خوای گەورە ڕاست دەکەی ڕاست دەکەیت بەڵام دەمەوێ دەمێ پرسیارەوە بکەم دەتوانم سەردانت بکەم لێرە ئایا تۆ دەتانی بێیت ئەگەر بێت و ئەو ڕێگا بە تۆ نەدات ان شاء اللە بەو شێوەیە فێر بووین لەو کەسانەی فێریان کردین. ئایا لێرە دەمێنیتەوە ان شاء اللە؟ هیچ مانەوەیەک نییە بۆ شوان و مەڕەکانی کە لە ماڵێکدا بی گورجی تیانەبێ ئەمە چەندە زۆرە بۆ شوانێک لە هیچ شوێنێک وەکو ئەم شوانە و مەڕەکانیم نەدیوە وەکو تۆم نەدیوە ئەی شوانەکەی ڕانەمەر لە دۆڵی گورگەکان هەواڵێک بە دایکی عومەر بگەیەنە. هەواڵمان بۆ ناردوەتەوە بگەڕێتەوە بۆ ئێرە هەواڵی بۆ بنێرن بمێنێتەوە کوڕەکەمان نەترسێنێت با پەیمان پارێزەکەمان لەسەر لەسەر پەیمانەکەی بمێنێتەوە وەگەوەی کە فێرم کرد. پێم بڵێ ئەوە چی دەکەی لێرە؟ دەیەوێ ئەو دەیەوێ داخوازیم کا لە میرەکەی خانمەکەم ئەو کێیە؟ درهەم باشە تۆ چاوت لە پیاوەکانی میرەکەتە هەی بغزن بڕۆ دەرەوە فەرمانتە خانمەکەم ئەو پارەیە بگرە و بڕۆ ماڵەکەی خۆت کاتی ئەوە هاتووە پاداشتی ئەو کارە خراپەی خۆت وەرگری گەورام بێدەنگ بە بێدەنگ بووم پیاوێک ژن و ماڵ و منداڵیشی هەیە لە شارێکدا بەجیانی هێشتووە هیچ شتێک دەربارەی ئەوان نازانێ و پرسیاریش ناکات و هەروەها دەشێوێ خزمەتکاری میرەکەی بێنێ لە بەیانیەوە دەگەڕیتەوە بۆ ناو ماڵ و مناڵەکەت ژنەکەم ئەوە گەورەترین سزایە گەورەم گەورەم ئایا هیچ لێ بوردەیەک نییە؟ لێرە بڕۆ وە دڵنیا بە سزایەکی زۆر گەورەتر لە ماڵەوە چاوەڕێت دەکات مەبەستت چییە؟ پێم گوتی لێرە بڕۆ باوکی دەڕاهیم من لەم پیاوە تێناگا. بۆ لە غڵامەکە توڕە بووی ئەی باوکی حەفز ئایا گوێ لە گفتوگۆکەی نێوانمان بوو ئەوە کاری من نییە من ئەو شتە دەزانم بەڵام خۆزگە گوێبستی هەموو قسەکانی نێوانمان بوویتایە بۆ ئەوەی بە خزمەتکارەکە بڵێی کە هاتبوو مارەی بکات بەڵام دەرم کرد. بۆچی؟ لەبەر ئەوەی شایستەی نییە. خۆ دڵت عاجز نەکرد وانییە؟ من سوعبەتم لەگەڵ کرد تاوەکو بۆ ئەو شتێکی ناخۆش نەبێ لەو کاتە. وا دیارە حەز دەکەی خزمەتکارەکە مارە بکە؟ نەخێر. ئایا دیارەکە چییە؟ شتێکت داوەتێ وەختی خۆی حەزی لێ بووە؟ بەڵێ خۆشەویسترین کەسی خۆی دەبینێ. خودا خۆشەویسترین کەست بۆ بێنێتە لات ئەی باوکی حەفز. من هەستەکەم بەڕاستی من هەستەکەم شتێکی سیر لە دەنگت دیارەی کچی مامم بەڵکو مژدانە بێ ئینشاء اللە. بەڕاستە؟ وابزانم ئەی باوکی حەفەز. خودای گەورە کوڕێکی پێ بەخشی دڵنیام وەکو باوک و باپیری جوان دەردەچێ کوڕەکەم. یاخود کچێکی جوان بێت هەر وەکو دایکی و هەر وەکو داپیری. ان شاء اللە کوڕ دەبێ. عبدالملیک ناوی باپیری. عەبدولعەزیز ناوی باپیری. عەبدولمەلیک. عەبدولعەزیز. عەبدولمەلیک. عەبدولعەزیز. ئەی لۆ خۆشیە ئەی لۆ خۆشیە. نوخشەش لە تۆش بێ ان شاء اللە خودای گەورە پیاوێکی باشت بە نسیب دەکا. لە پیاوێکی زۆر باش مارەی دەکەم ئەگەر ڕازی بێت. ئەو کێیە؟ سالم. لێی بپرسە ئەگەر بیناسێت. بەڵام وابزانم ئەم کچە دڵی بە درهەمەوەیە بەڵام دڵی دەرهەم بە ئەمەوە نییە و ناشەوێ چونکە ئەو خێزان و مناڵی هەیە وە کەسێکیشم نردووە بۆ ئەوەی ژنەکەی و مناڵەکەی بێنێت خزمەتکارێکی خراپ و میرێکی پیاوچە ژنەکەی دەیەوێ لە دەستم ڕزگاری بێ بەڵام من هەرگیز ئەو ماڵە بەجێ ناهێڵم هەتا ئەو شتەی دەمەوێت جێبەجێ دەکەم ئەگەر بێت و غولامەکەی نەکوژی بۆ خۆم دەچمە ژوورەوە بۆی لە ئەنجومەنەکە شای کوژم ئایا ناتەوێت تێ بگەی من هیچ تێناگەم ئەو سەروەت و سامانەکەی لە بەردەستم دەرهێنە تەنانەت ئەسپێکی لاوازیشی بۆ من نەهێشتەوە خواردنی بدەرێت تاوەکو بەهێز بێ بۆ ئەوەی لێرە ڕزگارت بکات لەم شارە ناچمە دەرەوە لەم شارە تاوەکو ئەو دەرنەچێ یان بینێژن لە ناویاندا یانەوەتە دڵت نەرم بێ هەروەکو غولامەکەتان زمانی خۆت بگرە من ئەو کەسە نیم کەوا پشت بکەمە خەڵکی خۆم بەڵام غولامەکەمان منداڵەکان لە ژێر شمشێری ئێمەدایە شمشێرەکەتان هیچ نابڕێ ئەو شمشێرە ملی عربەکانی پێنابڕدرێ تەنها شمشێرەکانی ئێمە لە قوستانتینیە ئیمپراتۆر خۆی باش دەزانێت کە لێرە چی ڕوودەدات ئایا بۆ هێزێ نانێری بۆی دەریان بکە لەگەڵ جێنشینەکان ئاشت بووەتەوە ئێمە لە ناویانە بەڕەڵا کرد نا پارەکانم دەگەڕێنمەوە بەشم شێری پیاوی جەراجیما لەمڕۆ بە دواوە چاوت پێیان ناکەوێت جستنیان فەرمانی دەرکرد کە بە هیچ شێوەیەک نەستنە شارەکانی عرب واز بێنن لە دزی و جەردەی و ڕێگری وها ڕەشە لێکردن ئەگەر ئەم کارە نەبکە قسە بێمانایەتە ئەوە یەکێکە لە مەرجەکانی نێوان خۆی و عبدولمەلیک ڕێگام پێ بدە بڕۆم بۆ لای پێشەوەی ئیمانداران هێشتا نەهاتوە بۆ ئەنجومەنەکەی بڕۆ بۆ ناو کۆشکەکە و پێی بڵێ کارەکە بە پەلەیە لە کوێ هاتووی لە مسرەوە هیچ نووسراوێکت پێەیە نەخێر چی ڕووی داوە بڕۆ ژوورەوە یا لێم گەڕێ با من بڕۆمە ژوورەوە ئەم بابەتەم بینیوە کەوا میری خوناسرە بۆ ئێمەی ناردووە ئۆمەری کوڕی عبدلعزیز پیاوێک لە مسرەوە هاتوو ئەڵێ دێمە ژوورەوە بابێ بیستم دەڵێن پێشەوەی ئیمانداران دەوێت براکەی لابدات لە پەیمان پارێزی ئایا ئەوە ڕاستە؟ لە من دەپرسی و دڵنیام تۆش خاوەنی ئەو بۆچوونەی ئەی باوکی یوسف السلام عليكم ورحمة الله وبركات وعليكم السلام ورحمة الله وبركاته پێم بڵە بزانم چی بووە؟ خودا لێی خۆش بێت ئەو پیاوێکی زۆر چاک بوو. خودا بردیەوە و ئیسراحەتی کرد لەو پلانەی بۆیان داڕشت بوو خواردنی بدەنێ لە ڕێگایەکی دوورەوە هاتون بیبەن بە ئیسراحەتێک بکات بەڕاستی کەسێکی زۆر باشمان لە دەست دەرچوو. باشە چۆن ئەم هەواڵە بگەێنینە پێشەوای ئیمانداران